ئەگەر کەسێک هیوای بە ژیان نەمابێت، بە قسەی دکتۆر دەتوانێت وەسیەت بکات بەوەی یەکێک لە ئەندامانی لاشەی وەک گورچیلە و چاو ی تر بدات بە کەسێکی تر ئەگەر ئەو ئەندامەی هۆکارێک بێت بۆ گەڕانەوەی ژیانی کەسی دووهەم جارێ. قسەی دکتۆر هیچ ئیعتیباری لەوە ئیعتیباری نیە لەوەی کەوا کەسێک بمێنێ یا نەمێنێ چەند مانگ ئەژێ یا چەند مانگ ناژێت ئەوە هیچ ئیعتیبارێکی بۆ دانانرێت بە نسبەتی وەسێتەوە ئینسان دەبێ بەردەوام وەسێت بکا لە نەخۆشی ئابێ یا لەشی ساغ بێت ئینسان ئیماندار پێویستە بەردەوام وەسێتەکەی بنووسێ و لە دیار سەری خۆی دابنێ و لە گیرفانیا بێ پارەی کێی لایە پارەی لای کێیە حەقی کێی لایە حەق کێ حەقی خواردووە لە دوای مردنی چی بۆ بکەن ئەوانە حەقە بنوسێت و ئەمە سونەتێکی ون کراوە لای خەڵکی سونەتە ئینسان لە وەرەقەیەکا هەموو ئەو شتانە بنوسێ و لە گیرفانی خۆیا دایبنێ و لە پشت سەریا بێت و لە ناو وەسێتەکەیا نابێ ئەم وەسێتە ناشەرعیە بکات ئەمە وەسێتێکی ناشەرعیە بەوەی کە ئەگەر مرد ئەندامێک لە ئەندامەکانی لاشەی بدرێ بە کەسێکی تر بۆی کەسێکی تر ئیستفادەی لێ بکا چونکە ئینسان خاوەنی ئەندامەکانی لاشەی خۆی نیە بۆیە بۆی نیە بیبەخشێ یا بیفرۆشێ بیبەخشێ یا بیفرۆشێت چونکە ئینسان کاتێ چاوی لە دەستدا ناتوانێ چاوێک بۆ خۆی دەسەبەر بکاتەوە چاوێک تر بۆ خۆی بێنێتەوە بینین بۆ خۆی بێنێتەوە یا گوێی لە دەستدا ئەندامەکانی لاشەش بە هەمان شێوە هەندێک لە زانایان وتویانە هەندێک ئەندام هەیە لە لاشەیە ئینسان دەتوانێ بیبەخشێ و بە بەشێکیان بتوانێ ژیان بەسەر بەرێ لەوانە گورچیلە ئینسان دەتوانێ بە یەک گورچیلە بژێت و گورچیلەیەکی کەش دەتوانێ ببەخشێت بە کۆمەڵێک مەرج هەندێک لە زانایان ڕێگەیان داوە ئەگەر بێت و کاتێکە گورچیلەیەکی ئەبەخشێت هیچ زەرەر بەو شخصە نەگات کاتێک گورچیلەکە ئەبەخشێ وە ئەو کەسەش فعلەن لە مردن ئابێ دکتۆر بڵێ ئەمرێ ئەگەر گورچیلەی بۆ دانەنرێ وە هیچ زەرەرێک لەم نەدا بە هیچ شێوەیەک وە بتوانێ ژیانی ئاسایی خۆی بەرێتە سەر ئەوە هەندێک لە زانایان ڕێگەیان داوە کەوا گورچیلەی خۆی دەرکاو بیدا بە کەسێکی تر بەڵام وەکو باسمان کرد زۆربەی زانایان دەفەرمونون دروست نییە ئایا حوکمی ماچ کردن و دەست هێنان بە دیواری کەعبەدا چییە؟ دیواری کەعبە چەند بەشێکی پێوەیە لەوانە حەجەرولئەسوەد بە دیواری کەعبەوەیە ئەمە سنەتی ئینسان دەستی پیا بێنێ و ماچی بکە کە تۆزێک ئەچی بەولاوە باب الملتەزەم هەیە ئەوش دەرگای کەعبەیە ئەوش دروستە ئینسان ناوچەوان و ئەوەی خوای خۆی پێوە بنێ سنەتە ئەمە ئیتر ئاوا ئەگەڕێیتەوە بە دەوری کەعبەیە بۆت نیە دەست بە هیچ شتێکا بدەی ئیلا ڕوکنی یەمانی نەبێت سونەتە دەستی پیا بێنیت فەقەت وەئیلا هیچ شوێنێکی کەعبەی کە نابێت دەستی پیا بێنیت بە پەڕۆی کەعبەیە ئەو شتانە هیچ ئەسڵی نیە. ئایا پێغەمبەری خوا صلی اللە وسلم لەسەر چ دینێک دایکە خەدیجەی مارە کرد؟ لەسەر دینی خۆیان ئەو عقد و گرێبەستانە و ئەو ژن مارە بڕینانەی کەوا ڕووەدا لە جەهالەتیە پێغەمبەر صلی اللە وسلم ئیقراری لەسەر کردو هیچ ئیشکالی نییە واتا ئەو سەحابیانەی کەوا بێباوەڕ بوون ژن و مێردانە کاتێ مسلمانە بوون پێغەمبەر صلی اللە ماریانی ناکردەوە لە یەکتری چونکە وە لە کاتی بێباوەڕیان لە یەکتر مارە کراون چونکە ئەو عەقد و گرێبەستانەی کەوا لە کاتی جاهیلیە دامەزرێ هیچ ئیشکالی نیە و دروستە. ئایا ئەو قورئان و کاخەزانەی کە ناوی خوا پێغەمبەریان صلی اللە علیە تێدایە بە کەڵکی خوێندنەوە نایەن بە هۆی ڕزین و کۆن بوونیان چیان لێ بکرێت بسوتێنرێن خڕە کرێتەوە لە شوێنەکەوە سوتێنرێ و ئەکرێ بە چاڵێکەوە و ئەمەش ئیمامی عوسمان ڕزا و ڕەحمەتی خوای لێبێ ئەم کارەی کردووە کاتێکەوە مەسحەفێکی دانا و مەسحەفەکانێکی کۆ کردەوە سوتانی و کردی بەژێر زەویەوە ئەمە باشترین شتە لە حکمی ئەنجامدانی نوێژی سنت لە دوای عسر ئەم فەرمودەیە چۆن لێک دەدرێتەوە نەها عنی الصلاتی بعد العصر والشمس مرتفعة لە دوای نوێژی عسر دروست نیە ئینسان نوێژی سنەتی مطلق بکات سنەتی مطلق کە هیچ سەبەبێکی نەبێت واتە هەر کەسێ بێ و بۆ خۆی سوننەت بکا ئەمە دروست نیە چونکە ئەحادیسی کە زۆر هاتووە لەم بارەیەوە و نەهیەکەش بۆ تحریمە واتە دروست نیە لە دوای نوێژی بەیانیەوە هەتاوەکو خۆر هەڵدێ ئینسان سنەتی مطلق بکە و لە دوای نوێژی عسرەوە تاوەکو خۆراوا بێ بۆیە لێرەیە ئەو سەحابەی کەم حەسا گەڕێتەوە کە پێغەمە سڵم نەهی کردووە کە لە نوێژی عسر سنت بکرێت ئەگەر، والشمس مرتفعە، ئەگەر خۆریش بڵندە واتە زۆری ماوە خۆرش ئاوا بێت چونکە حیکمەت چیە کە زیاتر هەندێک لە زانایان دەفەرمون بۆ ئەوەیە کەوا خۆر خەریکە ئاوا ئەبێ زیاتر ئەوانەی کە شەیتانە پەرستن سوزدە بۆ شەیتان و بۆ خۆرە بن بۆ ئینسان با لەو کاتانەی سوزدە نەبا و نوێژ نەکە بەڵام ئەم دەفەرمێ لە کاتێکە خۆریش بڵند بووە لە خۆر ئاوابوونشەوە دوور بووە بەڵام هەر پێغەمەر صلی الله علیه وسلم نەهی لێ کراوە کەوابوو دروست نیە لە دوای نوێژی عەسرەوە سوننەتی مطلق بکرێ. وصلی اللە وسلم علی محمد وعلی آله وصحبه اجمعین.